بەڵام ئێمە لە ڕادیۆی خاک و بە پێی بەرنامەیەک بڕیارمان دا ئەو ئەرکە لە کۆڵ ئێوە بکەینەوە و خۆمان ئەو کتێبانەتان بۆ بخوێنینەوە و پێشکەشتانی بکەین بەمەش هەم ڕێگر نابێت لە ئەنجامدانی کارەکانتان و هەمەتوانن بە ئاسانی گوێبیستی ئەو کتێبانە بن. سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبەرێتی خانی وەرگێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شاد فەرموون لەگەڵ ئاڵقەی بیست و نۆهەم لە کتێبی هەنری کیسینگەر. ئەو نەتەوانە لە جیهاندا زۆر کەمن کە وڵاتەیەکگرتووەکان هێندە هۆکاری کەم بێ بۆ بەشەڕهاتن لەگەڵیاندا یان هێندە بەرژەوەندی گونجاو بێ وەک ئەوەی لەگەڵ ئێراندا هەیەتی. وێڕایەوەش کە شا لە حەفتاکاندا بوو بە هێمای دۆستایەتی لە نێوان هەردوو وڵاتدا، بەڵام، ئەو بەرژەوەندیانە پشتیان بە یەک کەس نابەست، بەڵکو ڕەنگدانەوەی چەندین ڕاستی سیاسی و ستراتیژی بوون کە تا ئێستاش بەردەوامن. وڵاتە یەکگرتووەکان هیچ بەرژەوەندیەکی نییە کە بە خەیاڵدا بێ بۆ باڵکێشان بەسەر ئێراندا وەک دەسەڵاتدارانی ئێستا ئیرەن. ئەوەتا لە کاتی شەڕی سارددا بەرژەوەندی ئەمریکا لە پاراستنی سەربەخۆیی ئێراندا بوو، دوور لە مەترسی یەکێتی سۆڤیەتی سەرچاوەی مێژووی گوشار و دەست درێژی کردنە سەر ئەو وڵاتە. لە سەدەی نۆزدەهەمدا هاتنە ناوەوەی بریتانیا بە مەبەستی بەرگری کردن لە هیند و ئەو ڕێگە دەریاییانەی ئەچنە ئەوێ نەیهێشت بەشێکی زۆری ئێران بکەوێتە ژێر چەپۆکی ئیمپراتۆریەتی ڕووسیا. وەکەوەی بەسەر زۆر لە وڵاتانی ئاسیای ناوەڕاستی دراوسێیدا هات کە ڕووسیا داگیری کردن ئەگەر لە ساڵی 1946 دا دەستێوەردانی ئەمریکان نەبووایە هەرێمی ئازربایجانی باکووری ڕۆژاوی ئێران ئەکەوتە ژێر چنگی یەکێتی سۆڤەت وەک هەنگاوی یەکەمی لەبەرێک هەڵوەشاندنی ئەو وڵاتە لە سەردەمی شەڕی ساردیشدا ئێران هاوکاریە کرد لە بەرەنگاریکردنی گوشاری سۆڤێت بۆ سەر ئەفغانستان و هەوڵی گەیشتنی بە ڕۆژهەڵاتی ناوەڕاست. بەرژەوەندی ئەمریکا لەگەڵ خواستی ئێراندا لەبارەی سەربەخۆییەوە تەبایە، ئەوەتا زۆر لە داڕێژەرانی سیاسەتی ئەمریکا لەو دەمەدا بە خۆمەوە زۆر هەستیان بە ستایشی ئەو کۆمەکەی شا کرد بۆ وڵاتەیەکگرتووەکان لە قەیرانە جیاجیاکانی شەڕی ساردا. بەڵام هاندەری سەرەکیمان سۆز نەبوو، ئەوەندەی پێزانینی بایەخی جوگرافیا و دەرامەتەکانی ئێران و بەهرەکانی گەلەکەی بوو. ئەمریکا هیچ هاندەرێکی جیۆپۆڵەتیکی نییە بۆ دژایەتی لە نێوان ئێران و وڵاتە یەکگرتووەکاندا، بەڵام ئێران بەردەوامە لە فەراهەمکردنی ئەو هۆکارانەی ئامریکای پێ لە خۆی دوور بخاتەوە. ئەوەتا وڵاتەیەکگرتووەکان لە ڕێی زۆر لە ئیدارەکانیەوە ئامادەیی خۆی بۆ یەکلاییکردنەوەی پەیوەندیەکانی لەگەڵ ئێراندا دەربڕیوە. ئێران وەها بۆی هەڵکەوتووە کە ڕۆڵێکی گرنگ، زۆر جار یەکلاکەرەوەش لە کەنداو و جیهانی ئیسلامدا بگێڕێ. حکوومەتی دانای ئەمریکاش پێویستی بە هیچ ئامۆژگارییەک نییە دەربارەی حەزکردن بەوەی پەیوەندیەکان بە ئێرانەوە باشتر بکرێن. تا ئێستاش حکوومەتی تاران تەگەرەی سەرەکییە. لە کاتی لابردنی شاوە لە ساڵی حەفتا و نۆ، فەرمانڕەوایی ئێران نوقمی کۆمەڵێک پێشێلکاری بنەماکانی ڕەفتاری نێودەوڵەتی پەسند کراوە. زۆریشیان ڕاشکاوانە ئاراستەی وڵاتەیەکگرتووەکان کراون. لە نێوان ساڵانی حەفتا و نۆ و هەشتا و یەک دا، خوێندکارانی ئێران پەنجا دیپلۆماتی ئامریکاییان بۆ ماوەی چل مانگ بە بارمتە گلدایەوە. لە هەشتاکانیشدا ئەو ڕێکخراوانەی لەلایەن تارانەوە کۆمەک و پشتیوانیەکران بەرپرس بوون لە چەندین کردەی ڕفاندن دژ بە خەڵقانی ئەمریکایی و ڕۆژاوایی دیکە لە بەیروتدا هەروەک ڕژێمی تاران کۆمەکی سەرەکی ئەو گروپانەی دابینەکرد کە بەسەدان سەربازی ئەمریکیان لە بەیروتدا کوشت. هەر ئەویش کۆمەکی دارایی خێوەتگاکانی مەشقەکە لە سووداندا. هەروەک ئەو بەڵگانەی لە بەردەستدان ئاماژە بەو گروپانەدەن کە ئێران سەرپەرشتیانەکە کە ئەوان بن سەکنە سەربازیە ئەمریکیەکانی ناو تاوەرەکانی خۆبەریان لە سعودیە تەقاندبێتەوە کە ئەو تەقینانەوە بوون بەهۆی کوژرانی نۆزدە ئەمریکی لە ساڵی 1996دا. لە فەرەنساش بەرپرسێکی پێشووی لەلایەن کۆمەڵێک بەکرێگیراوی ئێرانیەوە تێرۆر کرا کە پاشتر لە پرۆسەیەکی گۆڕینەوەدا بەرامبەر بارمتەیەکی فەرەنسایی کە لە بەیروت گیرا بوو ئازاد کران هەروەها ئاخوندەکانی ئێران حکومێکی کوشتنیان دژی سەلمان ڕژدی نووسەر دەرکردووە کە تا ئێستا پوچەڵ نەکراوەتەوە هەرچەندە حکوومەت خۆی لێبێبەری کردووە بەدەر لەوەی ئەمەش چی ئەگەیەنێ؟ ئەگەرم ڕووداوە تاکانە ڕەت بدەین ئەبینین ئێران ئەوەی لە توانایدایە کردویەتی بۆ لاوازکردنی دیپلۆماسیەتی ئاشتی لە ڕۆژهڵاتی ناوەڕاستدا ئەوە تا تاران سەرپەرشتیاری حزبوڵایە کە بەردەوامە لە بەرەنگاری چەکدارانەی ئاشتی لەگەڵ ئیسرائیلدا هەروەک ئێران کۆمەکێکی دارایی گەورە ئەبەخشێ بە بزوتنەوەی حەماس و جیهادی ئیسلامی کە بەرپرسیاری خۆیان لە هێرشکردنە سەر مەدەنیە ئیسرائیلیەکان ڕائەگەیەنن. هەروەها ڕژێمی ئێران کار بۆ بنیاتنانی موشەکی دوورهاوێژەکە کە بتوانێ لە ڕۆژهەڵاتی ناوەڕاست و بەشی زۆری ئەوروپای ناوەڕاست بدا. برەویش بە توانای ئەتۆمیەدا بە نهێنی لە ڕێی بەکارهێنانی تەکنۆلۆژیای دووفاقەی ڕۆژاوا و بڕێک کۆمەکی ڕوسیاوە. ئەو پرسیارە بنەڕەتیەی یەخرێتە بەردەم داڕێژەرانی سیاسەتی ئەمریکا ئەوەیە کە ئایە ئەو ڕەفتارانە بەشێکی هەمیشەیین لە سروشتی ڕژێمی تاران؟ یان ئەتوانرێ پەیوەندیەک دابمەزرێنرێ کە تەرکیز بخاتە سەر دەست درێژی نەکردنی دوولایەنە. ئەم کێشەیە بۆتە بەشێکی ناکۆکیەکان لەگەڵ هاوپەیمانە ئەوروپاییەکاندا بە شێوەیەک پەیوەندیەکانی ئاتلەنتیکی خستۆتە بەر تاقیکردنەوە. لایەکی ئەم ناکۆکیە لەسەر ئەو پرسیارەیە کە ئایە کۆمپانیا ئەوروپاییەکان و ئەو کۆمپانیا ئامریکاییانەی بارەگایان لە ئەوروپایە ملکەچی ئەو سزایانەن کە کۆنگرێسی ئامریکا دژی پێشێلکاریانی سزاکان و هەمواری کردوون. لە شوێنی تری ئەم نووسراوەدا ئاماژەم بە نیگەرانی خۆم داوە سەبارەت بە زیادڕەوی کردن لە بەکارهێنانی سزادا. چونکە پاساودانی جێبەجێکردنی یاساگەلێک بەسەر هاوپەیماناندا لە دەرەوەی سنووری ئەمریکا کارێکی زەحمەتە ئەمەش پێویست بە پێداچوونەوەی هەڵوێستەکە بەڵام کێشەی سەرەکی لە بناخەی یاسایی استراتیژی ئامریکادا نییە. بەڵکو لەوەدایە کە ئایا کرێ بە تەنازول کردنی یەک لایەنەی بێ بەرامبەر پەیوەندیەکان لەگەڵ تاراندا باشتر بکرێن؟ ئایا هەڵپەکردن بەرەو تاران ڕێگرە لە بەردەم دامەزراندنی پەیوەندیەکی دۆستانەدا کە ئەمەیان جێی مشتومڕ نیە؟ ئایا تەنازول کردنی یەک لایەنەی بەردەوام بۆ سیاسەتە چەق بەستوەکانی ئێران یارمەتیدەری یان ڕێگری بەدیهێنانی ئەو ئامانجە ئەبێ لەمەڕ پەیوەندیەکی باش کە هەموو لەسەری کۆچین. لە گەرمەی ئەم ناکۆکیەدا بینین هاوپەیمانە ئەوروپاییەکان سورن لەسەرەوەی ناویان ناوە دایەلۆگێکی حەرج لەگەڵ ئێراندا. ئەوان پێیان وایە کە مەبەست لە دایەلۆگەکەیان گەڕانە بەدوای ئەگەرەکانی نەرم کردنی سیاسەتی ئێران و هەمیشەش ڕەخنە ئامێزە بێ لە پێشێلکاریەکانی مافی مرۆڤ و کاری تری ناپەسەند لە ئێراندا. بە کورتی، بەشدارییەک ئەبێت لە کەمکردنەوەی گرژییەکاندا، بێ لەوەی باسی ئیمزاکردنی ژمارەیەکی زۆر لە سەودانامەی پڕقازانجی نەوت و گاز. ئەم دایەلۆگە تا ئێستا بەری نەبووە، ئیتر حەریج بێ یان پێچەوانەی. وێڕای ئاماژەکەی محەمەد خاتەمی، سەرۆک، بۆ دایەلۆگی ژیارییەکان، کە ڕەنگە دەروازەیە بێ بۆ کرانەوە، هەروەک پێشنیاری سەرۆک کلنتن لەبارەی دایلۆگێکی ڕسمی هیچ وەڵامێکی نەدرایەوە ئەو پێشنیارە لەلایەن ڕژێمێکی ئێرانەوە ڕەتدراوەتەوە کە پێچێ کە نە بتوانێ بڕیارێک لەبارەی پەیوەندەکانی لەگەڵ وڵاتەیە گرتووەکانە دەربکات و نە پۆزشە ڕسمییەکانی پەیوەست بە ڕفتارە پێشوەکانی ئەمریکاش کاری تێکردبێ. ئەو پێشنیارەی ئەڵێ ئاماژە یەکلایەنەکان بە شێوەیەک لە شێوەکان ڕفتاری دوژمنکارانەی ئێران هێواشەکەنەوە لە ناوەرۆکدا چەسپاندنی لە ڕووی سیاسیەوە دروستی تیۆری سایکۆلۆژیایە لە سیاستدا. سیرکردنی تاوانکار وەک ئەوەی قوربانیەک بێت و وەکەڵێن لە ئەنجامی گوشارگەلێکی دەرەکی کە خۆی پێ کۆنترۆڵ نەکراون لە ڕێ لایدابێ بەڵام کە ئەمە بەسەر پێشەلکاریەکانی ئێراندا چەسپێنرێ بچووکترین بەڵگە بەدەستەوە نییە پشتی بگرێ زیاتریش پێچێ تەنازو لە یەک لایەنەکان چەق بەستووی ئێران بەهێزتر بکەن لە بری ئەوەی خاوی بکەنەوە چونکە چ پێویستیەک هەیە بۆ گۆڕانکاری ئەگەر ئامانجەکانی هەر سیاسەتێکی لەسەر بە ئایدۆلۆژیا ڕاوەستا و بەهڵتە نەبێ بۆ خوب گونجاندن. گومانێکی کەم هەیە کە خاتەمی هەوڵ بدا سیاسەتێکی ناوخۆیی میان ڕەوتر بەڕووی ئۆپۆزیسیۆنێکی بەهێزدا جێبەجێ بکا بەڵام تا ئێستا هێندە بەڵگە لە ئارادا نین کە ئەو سیاسەتە ڕووە و گۆڕەپانی نێو دەوڵەتی مل بنێ یان کە ڕێگە بدرێ بە خاتەمی گۆڕانکاری وەها بێنێتە ئاراوە ئەگەر بیەوێ. زیاتریش پێچێ بە دەرخستنی وریایی ئایدۆلۆژی لە گۆڕەپانی نێودەوڵەتیدا کار بۆ بەدەستهێنانی کلۆجێک بکە بۆ مناوەرە لە خۆ بنیاتنانەوەی ناوخۆییدا. ئەوەتا خاتەمی لە دیمەشق و لە بەیرووت پشتگیری ڕاشکاوی خۆی بۆ گرووپە ئیسلامی و فەلەستینیەکان دەربڕی. ئەبێ وتووێژەکان خەمڵاندنی تیۆریی ڕەد بدەن. ئەگەر چاککردنی پەیوەندیش بە ڕژێمی ئیسلامی ئێرانەوە خواست بێ، ئەبێ سەرەتا گرێ بدرێتەوە بە وازهێنان لە هەناردەکردنی شۆڕش لە ڕێی هێز و کاری تێکدەرانەوە. هەروەها تیرۆریزم جڵەوگیر بکرێت و چیتر دەست وەرنەدرێتە دیپلۆماسیەتی ئاشتی لە ڕۆژهەڵاتی ناوەڕاستدا ئەبێ چوونە پێشەوەیەک هەبێ سەبارەت بە موشک و چەکە ئەتۆمیەکانی ئێران ئەگەر ئێران بە جددی ئامادەبێ بۆ چاککردنی پەیوەندەکان ئەکرێ زنجیرەیەک هەنگاوی هاوشانی دوولایەنە بنرێ بۆ بەدەستهێنانی پێشکەوتنێکی بەرچاو. بە مەرجێک دەسەڵاتدارانی ئێران ئامادە بن بۆ قایل بوون بە پەیوەندی یاسایی بەدیهێنانی میکانیزمی ڕێبازێکی لەم جۆرەش کارێکی دژوار نییە ئیدارەی نوێی ئەمریکا توانێ نوێنەرێکی متمانە پێکرا و یان وتەبێژێکی متمانە پێکراوی ناڕسمی دەستنیشان بکە کە لە سەرەتادا بنهێنی لەوە بکۆڵێتەوە ئایا ئەتوانرێ زنجیرەیەک ڕێو شوێنی دوو لایەنە پەسەند بکرێ ببنە هۆی چاکبوونەوەی وردە وردەی پەیوەندیەکان. بەڵکو ڕەنگە وڵاتە یەکگرتووەکان دوای دایەلۆگی ڕێخۆشکار پێشتر هەندێک هەنگاوی ڕەمزی بنێ بە مەرجێک هەندێک جموجوڵی ئێرانیان بەدوادابێ لە چوارچێوەی کاتێکی دیاریکراودا کە پەیوەندیەکی ڕوونیان بە جموجۆڵە سەرەتاییەکانەوە هەبێ. ئەگەر هاوپەیمانانی ئەمریکا بڕوایان وەهایە ئەم بە پێی پێویست بە دوای ڕێگە دیپلۆماسیەکاندا نەگەڕاوە ئەوە ئەبێ وڵاتەیە گرتوەکانە بێ ئامادەبێ بۆ دەستکردن بە دیپلۆماسیەتێکی هاوبەشی جددی لانیکەم ئەگەر لە ڕووی تیۆریشەوە بێ ئەبێ کۆمەڵێک بەرژەوەندی هەبن. وڵاتانی ئەوروپا یەکەمین قوربانی ئووسڵیەتی ئیسلامی و موشەکی میانە هاوێژی ئێرانە بن. کاتێکیش ئێران ئەبێ بە دەوڵەتێکی ئەتۆمی ئەوە ئەیسەلمێنێ کە مەترسی بۆ سەر ئەوروپا و رووسیا زیاترە تا وڵاتە یەکگرتوەکان. ئەگەر کەنداوی شڵەقا ئەوە وڵاتانی ئەوروپا یەکەم کەسە بن داوا بکەن دەستیان بگاتە سەرچاوەکانی وزەی ئەمریکا بۆ خۆپاراستن لە کارەساتێکی ئابووری. سیاسەتی دەرەکی هەمیشە ئەگاتە بڕیاردان، سیاسەتی کارای دژی تیرۆر، بڵاوبوونەوەی چەکیش ئەوە لە ڕۆژاوا ئەخوازێ کە ئامادەی قوربانیدان بێ لە پێناوی ئامانجێکی مەزنتری دوورخایەن. لە هەندێ کاتدا ئەبێ بەرژەوەندێ ئابوورییەکان مل دابنێن بۆ بەرژەوەندێ ئەمنییەکان کە فراوانترن. بوونی ئەمریکاش بە ڕابەر پێویستە بۆ گەیشتن بەو ئاڵشتە سەبارەت بە ئێران. لە هەمان کاتدا ئەگەر هاوپەیمانییەکە بوو بە سواربوونی خۆڕایی لایەنێک، ئەوە پشتگیری ڕای گشتی بەدەست ناهێنێ. ئەبێ تەقەلایەکی زۆر بدرێ بۆ گەیشتن بە کۆدەنگییەک لە ئەتڵەنتیکدا، دیپلۆماسیەت ببەستێتەوە بە گوشاری مەعقول و پێشنیازی دیپلۆماسی هاوڕا بەرامبەر ئێران. لە ڕێی گرتنەبەری سیاسەتێکی نەگۆڕ و یەکانگیر و ئاشتییانەشەوە ئەتوانرێ پەلە لەو ڕۆژەدا بکرێ کە ئێران تیایدا ئامادەبێ ڕێوشوێنی بەرچاو بگرێتەبەر